سوێند بە شەو کاتێک کە زەوی دادەپۆشێ و بە ڕۆژ کاتێک کە ڕووناک دەبێتەوە و بەو زاتەی کە نێر و مێی دروست کردووە، بەڕاستی هەوڵ و کۆششی ئێوە جۆراو جۆرە. فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى. ئنجا ئەو کەسەی ماڵ ببەخشێ و لە خوا بترسێ و پارێزکار بێت و بڕوای ببێ بەوەی کە زۆر چاکە، لا الە الا اللە، فأنذرتكم نارا تلظا من ئێوەم ترساند بە ئاگرێکی بڵێسەدار کە دۆزەخە. لا یصلاها الا الاشقی الذی کذب وتولی. کەس ناچێتە ناو دۆزەخەوە مەگەر خراپترین کەس، ئەو کەسەی کە بڕوای نەبێ و پشتی هەڵکردبێ لە ئایینی ڕاست. وسیجنبها الاتقی. وە لێی دوور دەخرێتەوە